بە ناوی خودای بەخشندە و میهرەبان. ئەی محەممەد، پێیان بڵێ، وەحی و نیگام پێ ڕاگەیەنراوە کە بەڕاستی دەستەیەک لە جنەکان گوێیان گرتووە بۆ خوێندنەوەی قورئان و جا کە تەواو بووە وتوویانە، بەڕاستی ئێمە خوێندنەوەیەکی سەرسوڕهێنەرمان بیست. هیدایەت دەدات بۆ ڕێبازی ژیری و تێگەیشتن. ئێمەش باوەڕمان پێ کرد و هەرگیز کەس ناکەینە شەریک و هاوەڵ بۆ پەروەردگارمان. بەڕاستی پەروەردگاری پایە بڵندمان مەزن و گەورەیە، بێگومان ئەو زاتە نە هاوسەری بڕیار داوە نە نەوەش. بەڕاستی بێدین و یاخییەکەمان، واتە ئیبلیس، شتی زۆر ناڕەوا و نابەجێی بۆ خودا هەڵبەستووە، دەیەوێت هەموومان گومڕا بکا. ئێمە گومانمان وابوو کە دەستەی ئادەمیزاد و جن، هەرگیز درۆ بە ناوی خوداوە ناکەن. بەڕاستی پیاوانێک لە دەستەی ئادەمیزاد پەنایان دەبرد بە پیاوانێک لە دەستەی جنەکان، جنەکان ئەمەیان بە هەل زانی، کەچی ئەوەندەی تر ماندوویان کردن بە خورافات و شتی بێ سەروبەر، جا بێگومان جنەکانیش گومانیان وەک گومانی ئێوە وابوو کە ئیتر خودا هەرگیز هیچ پێغەمبەرێکی تر نانێرێت. ئێمەش بەڕاستی بەرەو ئاسمان کشاین و هەست و هۆشمان خستە کار، سەرنجمان دا کە پڕە لە پاسەوانی بەتوانا و بێشومار، نەیزەکیش بە هەموو لایەکدا دەکشا، دیار بوو کە ڕووداوێکی گەورە ڕووی دابوو. ئێمە جاران لە هەندێک شوێنی ئاسماندا خۆمان حەشار دەدا بۆ گوێگرتن و دەنگوباس بیستن، بەڵام ئێستا ئەوەی بیەوێت گوێ بگرێت یەکسەر نەیزەکێکی بۆ ئامادەیە و بۆی دەهاوێژرێت و لە ناوی دەبات جا بەڕاستی ئێمە نازانین ئایا نەخشەیەکی شەڕ و وێرانکاری کێشراوە بۆ دانیشتوانی سەرزەوی یاخود پەروەردگاریان دەیەوێت ڕێنمووی و هیدایەتیان بدات بۆ دینداری و سەرفرازی بێگومان ئێمە کەسانی چاک و دیندارمان تێدا هەیە هەروەها کەسانی تریش کە بەو شێوەیە نین، ئێمە جاران ڕێگە و ڕێباز و بەرنامەی هەمە جۆرمان گرتبووە بەر، بەڵام ئێستا بەرنامەی ئیسلام ڕوون و دیارە. ئێمە دڵنیا بووین کە هەرگیز لە ژێر دەسەڵاتی خودا دەرناچین لە زەویدا، هەروەها بە هەڵاتن و خۆدزینەوەش هەرگیز لە ژێر دەسەڵاتی خودا دەرناچین. بەڕاستی ئێمە کاتێک گوێمان لە بانگەوازی هیدایەت بوو، یەکسەر باوەڕمان پێکرد، جا ئەوەی ئیمان بهێنێت بە پەروەردگاری، ئیتر ناترسێت لەوەی کردەوە چاکەکانی بێ نرخ تەماشا بکرێت لە گوناهەکانیشی چاوپۆشی نەکرێت. بەڕاستی لەناو ئێمەدا کەسانی موسڵمان و خوداناس هەیە، کەسانی بێ دین و خودانەناس و سەرکەشیش، جا ئەوەی موسڵمان دەبێت دیارە کە ڕێبازی سەرفرازی دۆزیوەتەوە، بەڵام خودانەناس و سەرکەشەکان بەسەریانەوە ناچێت، بەڵکو دەبنە سوتەمەنی دۆزەخ، لێرەدا گوفتاری جنە ئیماندارەکان تەواو دەبێت، جا ئەگەر ئەو خەڵکە ڕێگەی ئیسلامەتی و دینداری بگرنە بەر، ئێمە بارانی پڕ بەرەکەتیان بەسەردا دەبارێنین، تا لەوەشدا تاقیان بکەینەوە و بەتەواوی دەرکەوێت کێ بەندەی ڕاستەقینەیە و کێش بە دونیا دەخەڵەتێت، جا ئەوەی لە یاد و بەرنامەی پەروەردگاری لابدات دەیخاتە ناو سزا و ئازارێکی بەردەوام دڵنیابن کە مزگەوتەکان تایبەتی خودای گەورەن دەبێت هەر ئەوی تێدا بپەرسترێت و ناوی کەسی تر نەکرێتە شەریک و هاوتای ناوی ئەو زاتە. جا کاتێکیش بەندەی خودا محەمەد بانگەوازی بۆ شوێنکەوتنی بەرنامەی خودا دەکرد ئەو خەڵکە بە دەستەی ئادەمیزاد و جنەوە خەریک بوو لە ناوی بەر نووری خودا بکوژێننەوە پێیان بڵێ من هەر بەردەوام دەبم و هەر بانگەواز دەکەم بۆ لای پەروەردگارم کەسیش ناکەمە هاوەڵ و شەریکی هەروەها پێیان بڵێ من هیچ جۆرە زەرەر و زیانێکم بەدەست نییە هەروەها هیدایەتیش بەدەست من نییە، ئەگەر خۆتان بیر نەکەنەوە قەناعەت بە زۆر نییە. بڵێ، بەڕاستی من هەرگیز هیچ کەسێک لە خودا پەنام نادات ئەگەر خودا بیەوێت تووشی زیانێکم بکات و هەرگیز پەناگەیەکم دەست ناکەوێت جگە لەلای خودا نەبێت. بەڵکو من تەنها گەیاندنی پەیامەکان و بەرنامەی خودام لەسەرە جا ئەوەی لە خودا و پێغەمبەرەکەی یاخی ببێت ئەوە با دڵنیا بێت کە دۆزەخی بۆ ئامادە کراوە بۆ هەمیشە و هەتا هەتایی هەتا کاتێک هەڕەشەکان دەبینن ئەو کاتە ئیتر دەزانن چێ پشتیوانی لاوازە و ژمارەی کەمە هەروەها پێیان بڵێ من نازانم ئایا ئەو هەڕەشانەی لێتان دەکرێت نزیکە یاخود ماوەیەکی درێژی بۆ دادەنێت. ئەو زاتە زانای نهێنی و شاراوەکانە، کەسیش لە نهێنی و شاراوەکانی ئاگادار ناکات. مەگەر بۆ پێغەمبەرێک خودا خۆی ڕازی بێت بەوەی هەندێ نهێنی بزانێت، ئەو کاتە فریشتەت دەکاتە پاسەوانی لە بەر و پشتەوە تا جن و شەیتانەکان نەتوانن زەفەری پێبەرن تا خودا چاک بزانێت و ئاگادار بێت لەوەی بە ڕێک و پێچی پەیام و ڕێنمووی پەروەردگاریان گەیاندووە هەرچەندە خودا بە هەموو ئەو شتانە ژاگادارە کە کردویانە و پێی هەستاون و هەموو شتێک لای ئەو زاتە بە ژمارە ئامار کراوە